شەشەم مەڵێ ئالیها بڵێ بەڵا تەواوی بەندەکان لە قاوشەکەدا کۆببوونەوە زووتر خواردنیان ئامادە کردبوو. چاوەڕێ بوون سەرژمێریان تەواو بێ. مەئمووران دەرگاکان داخەن و بڕۆن. تا دەست بەجێ سفرەکە ڕابخەن و شیوەکەیان بخۆن و حیکایەتەکەی زیندە بژنەون. هەر کە دەرگا ئاسنەکەی زیندان داخرا، سفرەکەیان ڕاخست. بە بێدەنگی شیویان خوارد. دەتگوت گشت بەندییەکان لە بیری ئەنجامی سەرگوزشتە و بەسەرهاتەکەی زیندەدان. حەزیان دەکرد تا زووترە ئەوە بزانن کە زیندە میراتەکەی وەرگرد یان نا. زیندە لە قاقای پێکەنینی دا و گوتی، هێ، ئێوە چەند خۆش باوڕن، زۆریش پەلەتانە. پێشینان گوتوویانە ئەگەر سەبرت بێ بەرسیلە بە ترێ دەبێ. یەکێک لە بەندییە ئەبەدییەکان لەو سەری ژوورەکەوە هاواری کرد، زووتر حیکایەتەکەت بکە دەی! بە چاوان بە چاوان ئەرێ لە کوێ بووین ئا لە نێو تاکسیەکەدا بووم کە زانیم سعات شەش و نیوە بەڵام دایرە سعات پێ هەڵدەگیرێ و دەبواە بەر لە سعات پێنج بگەمە ئەوێ هیچ چارەیەک نەبوو دەبوو چاوەڕوانی سبینێ بکەم سبینێ بەیانی زوو لە ماڵ هاتمە دەرێ و بەرەو دایرە کەوتمەڕێ تا زووتر ژمارەی فیلەکەم وەربگرم و بیبم بۆ لای کاشێر هەر کە گەییمە بەر دایرە، لەم و لەوم پرسی کە لە کوێ ژمارەی فایل دەدەن، گوتیان بچۆ هۆڵەکە و لە پرسگا بپرسە. چوومە پرسگا. دوو کیژی نەشمیلە لەوێ دانیشتبوون، یەکێکیان کڵافە خورییەکی لە مەچەکی ئالاند بوو، ئەوی تریشیان دەیکردەوە و دەیکردە گڵۆڵە. چونکە نەیاندەویست ببم بە بەرهەڵستی کارەکەیان، لەبەر پەنجەرەکەدا وێستام و چاوەڕوان بووم لێێ ببنەوە و لێم بپرسن چیت دەوێ، بەڵام ئەوان سەرقاڵی کاری خۆیان بوون و هەر ئاوڕیشیان لە من نەدایەوە. کات دەڕۆیی و پارەکەم لە کیس دەچوو دڵم وەکو سەماوەر لە کوڵ و جۆشا بوو کچەکان سەرگەرمی قسەکردن بوو نێکێکیان گوتی باشە بەبیری تۆ ئازەم ئەو پاڵتۆ مەشامەیەی لە کوێ بوو دومیان گوتی چ بزانم خشتێ خۆی دەڵی بە قیس کڕیومە نەجیانە باوەڕ ناکەم وابزانم یوسف بۆی کڕیوە سەبرم سووا بۆ ئەوەی سەرنجیان ڕابکێشم، کاغەزەکەم لەبەردەمیانا دانا، کەچی ئاگەدار نەبوونەوە. یەکێکیان دەیگوت، مووچەکەی ئەعزەم بەشی ئەو شتانەی ناکا. دووەمیان گوتی، ئێمە هەقمان چییە؟ لە کوێ بوو، کوێی بووە، کوێ بۆی کڕیوە، کەیفی خۆیەتی؟ ئاوا ئەم قسانە چییە؟ هەموویان وەکو من و تۆ سادە نین. پێستی سروشتی نییە دەستکردە دەستکرد بێیان سروشتی دیارە کە زۆر گرانە بۆ من و تۆ ناتوانین لەم پاڵتۆیانە بکڕین کردنەوەی کلافە خوریەکە تەواو بوو یەکێک لە کچەکان گۆڤارێکی بەدەستەوە گرت و کەوتە پەڕە هەڵدانەوە زاتم دایە بەرخۆم و گوتم ببوورە خانم ئەم ژمارەیە دیسان گوێیان بە قسەکەم نەدا کیژی یەکەم گوتی سێ ساڵان پاڵتۆیان لەبەردایە دووەم گوتی من چوار سواڵە چما ئێمە ژن نین حەز ناکەین هەموو ساڵی پاڵتۆکانمان بگۆڕی ئەم جاریان بە دەنگی بەرز گوتم ئەرێ خانم ئەمە بۆ کوێ ببم کچی یەکەم چاوێکی بە کاغەزەکەم خشاند و گوتی لە ڕاڕەوەکەدا ژووری چوارم بە دەستە چەپدا چوومە ژووری چوارم بە ئەسپایی دەرگاکەم کردەوە چوومە ژوورەوە پیاوێک سەری خوار کردبووەوە و فیلەکانی ڕێک دەخست هەر بەو دەقەوە هاواری کرد سەگ باب ئەوە لە کوێ بووی لەبەر دەرگاکەدا وێستام کابرا سەری بڵند کرد و منی بینی هەواڵ جار بزەیەکی فێنچی بە ڕووندادا و ئەو جا بە ڕووگرژی پرسی بۆ بەبێ مۆڵە دێژورەوە ها ئێرە دایرەیە پێویستە لە دەرگا بدەیت و مۆڵەت وەربگری بە شەرمەوە وڵام دایەوە کە کاری بە پەلەم هەیە فەڕاشەکە لە بەردەرگا نەبوو بە تووڕەیەوە نەڕاندی بەسەرما ئەی ئێمە لێرە پیاس پاک دەکەین نبینی سە فیلم لە بەردەستایە بێنە بزانام چی دەوێ کاغەزەکانم لەسەر مێزەکەی دانا هێشتا ورتەم نەکرد بگوتی ئاها بچۆ لای کاک برایم کاک برایم کێە؟ چۆن نایناسی کاک برایم لەم دایرەدا لەگای قەش دیارترە ئافرەتێک کە لە تەنیشت مێزەکەی ئەو دانیشت بوو گوتی لە ڕاڕەوەکەدا بپرسە نیشانت دەدەن هاتمە دەرێ لە ڕاڕەوەکە چەند کەسێک کە لە دەرگاوان دەچوون لەسەر کورسی دانیشت بوون بە بۆنەی میراتیەوە لەم ماوەیەدا هێندە هاتوچۆی دایرەکانم کرد بوو ئاشنای سیمای دەرگاوانەکان بوو بووم پیاوێک لەبەر دەرگای یەکێک لە ژوورەکان دانیشتبوو خەریکی تەزبێحات بوو تەرەق تەرەق ترەق ترەق چوومە لای پرسیم ئەرێ فەرمانبەرتان هەیە بە نێوی کاک برایم یارۆ بە جۆرێ بە ڕووما هاتەوە هەر ژێوان بوومەوە دەتگوت سەرزەنشتی دایرەکەم کردووە برادەران ئێوە نازانن هەندێ لەم دەرگاوانانە چ پلە و پایەکیان هەیە لە سەرۆک دایرەیەک پتر دەستیان دەڕوە پڕ بەدڵ حەزم دەکرد ناسنامەم هەبواە و ببوو بەمایە بە دەرگاوان لە یەکێک لە دایرەکاندا لەم وڵاتەی ئێمەدا هیچ کارێک لە دەرگاوانی چاکتر نییە کە پیاو دەرگاوانی سەرۆک دایرەیەک یان بەڕێوبەرێکی گشتی یان وەزیرێک بێ ئیدی نانی دەکەوێتە ڕۆنەوە هەندێکیان ئەوەندە دژوارن پیاو حەز دەکە ئیسرائیل ببینێ بەڵام ئەوان نبینێ خۆشبەختانە ئەو دەرگەوانەی من پرسیارم لێ کرد لە چاکەکان بوو ماوەیەک پشت گوێی خوراند تاوێک چاوی هەڵگوڵفت دوسێ جار بەوێشتی دا و ئەوجا وەڵامی دایەوە کام کاک برایمت دەوێ بۆ چەند کاک برایمتان هەیە زۆر زیاد لە نیوەی فەرمانبەرانی ئەم دایرەیە ناویان برایمە ئەوجا دەستی بە ژماردنیان کرد. سەرۆکی دایرەکە ناوی برایمە پێی دەڵێن برایم مەمەدی برایمێکی دیمان هەیە مێردی زڵێخا خانە برایمێکی دی قەمبورە یەکێکی دی شێتە گوتم وڵە هی نازانم کارەکەی من لە لای کامیانە مڵێ بزانم کارەکەت چییە تا پێت بڵێم بۆ کوێ بچی لە ڕاستیدا کاری میراتم هەیە خوا مردووی هەموو لایەک ببەخشێ بابم عمری درێژی بۆ تۆ بەجێهێشتووە هەموو ئیشەکەم تەوا بووە تەنیا ژمارەیەکی کەمە کە بیبەم و پارەکە وەربگرم دەرگاوانەکە هەستا سەر پێ دەستی خستە سەرشان من گوتی ئێستا حاڵی بوو خۆ لە هەوڵەوە ئەمەت گوتبە دەبێن بچی بۆ لای برایم درۆزن برادەر ئەوە پێم ڕادەبوێری؟ ڕابواردنی چی؟ لە سیمایە دیار بوو کە بابەتی ڕابواردن نییە پرسیم وتت برایم درۆزن؟ بەڵێ تۆ ناشارەزایت لە ڕانڕەوەکەدا دوا دەرگا بە دەستی ڕاستدا. خوا دەست بە باڵاتەوە بگرێ برادەر خواحافیز. بەرەو ئەو ژوورەی کە نیشانی دام چووم. لە دەرگام دا و چوومە ژوورەوە کابرایەکی لاوازی ڕەقەڵا بە حاڵ لە پشت دەفتەر و فایلەکانەوە دەبینرا سڵاوم کرد و پرسیم ببوورن، ئێوە کاک برای من چیت دەوێ ژمارەیەکی میراتم دەوێ کاک برایم چوە بۆ لای ئالی هەخان پرسییم ئالی هەخان لە کوێ ئەی هاوار کوت و پڕت و ڕەبوو هاواری کرد من چزانم لە کوێە ببوورە مەبەستمەوەیە لە کوێ کار دەکە سکرتێری جەنابی سەرۆکە. ژوورەکەی جەنابی سەرۆک کامەیە؟ دەمی داچەقاند. هەر بەو دەقەوە بە پەنجە ئیشارەتی کرد و گوتی، لێرە! کوڕی باش ئەمە پرسی ناوێ، بچۆ نهۆمی دووەم نیشانت دەدەم. بە پەلە هاتمە دەرێ. کات بە خێرایی دەڕۆیی. من بە پەلە دەڕۆیشتم. یەکێک لە بەرانبەرمەوە بە پەلە دەهات و هێندە بە توندی شانی بەرم کەوت، کاغەزەکانم پەرت و بڵاو بوونەوە و خۆشم گرمۆڵە بووم. ئەوەی کە شانی لێ دام گوتی، هێواش مامە، هێواش! خۆ ئاگرت پێ نییە. بە هەزار حاڵ هەستامەوە کاغەزەکانم کۆ کردەوە بۆ ئەوەی لەگەڵ یارۆدا یەخان گیر نەم و کارەکەم لەدەست نەچێ گوتم ببورە داوای لێبوردن دەکەم بەڵام ئەو لە عوزر خواهیەکەی من شێتگیرتر بوو هاواری کرد پێویست ناکە تەوازۆ بخوازی وەکو بنیادەم بڕۆ بەڕێوە بەخۆم گوت بەڵا دەبارێ بۆ ئەوی خۆم لە شەڕی لادەم بە نەرمیەوە گوتم کاکە خەیاڵم بڵاوە ماندووم بەدەستی خۆم نەبوو لە بەیانیەوە تا ئێستا من لەم ڕاڕەوانەدا دێم و دەچم خوا کاری ڕاست بێنێ ئەویش کۆتایی پێنا گوتی وەڵڵە منیش پەلەما هێندە سەرکەوتوم و دابەزیوم شێت بووم جگەرەیەکی داگیرسان یەکێکیشی بە مندا گوتی من بە دوای ئالیه خاندا دەگەڕێم بە خۆشیەوە گوتم منیش بە دوای ئەودا دەگەڕێم تۆ چ کارێکت پێێتی ئەی تۆ من ژمارەی فیلم گەرەکە بۆ چما ئەو دەفتەردارە نەخێر کارم بە کاک برایمە کاک برایم چۆتە لای ئەو منیش کارم بە کاک ڕەمزی هەیە دەڵێن چۆتە ژوورەکەی ئەو لە پارەوە تاکو ئێستا بە دوای یەک فایلدا وێڵم و هێشتا هیچم بە هیچ نەکردووە لێک دی جودا بووینەوە کە گەیمە نیوەی قالدرمەکە لە دواوە بانگی کردم ئەگەر ئالیە خانت دۆزیەوە منیش ئاگدار بکەوە لە پلەکانی سەرەوە دەنگی ئافرەتێک هاتە گوێ. منیش بە دوای ئالیە خان دە دەگەڕێم، گەر دۆزیتەوە منیش ئاگەدار بکەوە. پیرەمێردێکیش لە ڕاڕەوەکە هاواری کرد، منیش کارم بەو هەیە. کە گەیمە نهۆمی دووەم، دیار بوو کە کۆمەڵێک بە دوای ئالیە خاندا دەگەڕێن. بە پرسیار ئالیە خانم دۆزیەوە، لە دەرگام دا و چوومە ژوورەوە. سێ ئافرەت لە پشتی مێزەوە دانیشتبوون پرسیم، ببورن ئالیه خان کامتانن؟ ورتە لە کەسیانەوە نەهات. پرسیم، ئەکەدیم لێرە نییە؟ یەکێکیان بە نازەوە سەری بەرز کردەوە زاردەخەنەیەکی کرد و پرسی چیت دەوێ ژمارەی فیلم دەوێ ئەو کچەی وڵامی دامەوە سەری بە ژوورەکەی تەچیا کێشا و گازی کرد ئالیها کاریان بە تۆ هەیە کاکبرایم بۆ کوێ چوو دەنگێکی تەوز ئامێز لە ژوورەکەی تەنیشتەوە بەرز بۆ چوو بۆ حیسابات لە ئافرەتەکانم پرسی حیسابات لە کوێیە لە نهۆمی چوارەمە لەوێ هاتمە دەرێ و چوون بۆ نهۆمی چوارم بەر دەرگای حیسابات ئەوەندە قەرەباڵغ بوو سەگ خاوەنی خۆی ناناسێتەوە لە هەر لایەکەوە جۆرە دەنجێک دەها یەکێک هاواری دەکرد خەزنە لە کوێیە دووەم سەرۆک بۆ کوێ چووە سێم بۆ مردم سەرگەردان دەکرێت چوارم یەک هەفتەیە بە خۆڕایی دەسوڕێمەوە سای چیەکە کە چەند پیاڵەیەکی خست بۆ نێو سینێک و هاواری دەکرد هۆپ نەسووتێن تەڕ نەبن پیرێژنێک کە دەستی منداڵێکی گرتبوو پرسی، ببوورن، ئاودەست لە کوێیە؟ ئەم منداڵە تەنگاوە. یەکێکیکم دۆزییەوە کە لە دەرگاوان دەچوو. چوومە لایەوە و پرسیم، کاک برای من نەدیوە؟ بێ ئەوەی وڵامی من بداتەوە، دەرگاکەی کردەوە و چووە ژوورەوە. من لەبەر دەرگاکە مامەوە. دوو پیاوی پیر لە تەنیشت منەوە بە دەنگی بەرز قسەیان دەکرد و پێدەکەنین. ماشااللە، سەیرکە چەهرایەکە! دەشڵێن لە دائیرەکاندا کار نییە، فەرمانبەرەکان لە بەیانییەوە تا عەسر بێکارن، بێگومان ئەم حەشامەتە بە خۆڕایی بۆ ئێرە نەهاتوون، هەڵبەتە کاریان هەیە. مەعلووم نەبوو بەڕاستیان بوو یان گاڵتەیان لێ کرد. لە پاڵەپۆستۆی خەڵکە کەوت، لە بۆنی ئارەقەی گیانی مەردومدا دڵم تێکەڵ دەبێ. بڕیارمدا بە هەر نرخێک بووە ڕێیەک لە نێو حەشامەتەکەوە بکەمەوە و بچمە دەرەوە. لەو کاتەدا کە هەوڵم دەدا ڕێک پەیدا بکەم و بێمە دەرێ ژنێکی قەڵە و خۆی بەسرم دادا و گوتی کاکە تۆزی ئاوم دەرێ خەریکە دەمرێن هاتمە کەنارەوە گوتم ئاوی چی هەوا نییە چ جای ئاو ژنە قەڵەوەکە دەستی لە گردنم تون کرد ئەوەندە بە دوای سەرۆکی حساباتا گەڕام ئاوی پێم دەهات خەریکە دەمرێ بە تۆبزی دەستی ئەو ژنە قەڵەوەم لە گردنی خۆم هەڵگرت لە پاڵ دیوارەکەدا دامنا وتم، خانم جە، من لە تۆ بەدبەختترم. ژنە قەڵاوەکە بە پەرێشانییەوە دەیویست خۆی بخاتە باوەشم. کەڵێنێکم دۆزییەوە بۆی دەرچووم. دوای ماندووبوون و گەڕانێکی زۆر، ژووری حیساباتم دۆزییەوە و بەبێ مۆڵەت وەرگرتن چوومە ژوورەوە. ئافرەتێک مکیاجەکەی دەموچاوی تازە دەکردەوە، پیاوێکیش لە پشت ڕۆژنامەکەیەوە پەنهان بووبوو و سەرگەرمی متاڵا بوو. چونکە ئافرەتەکە خەریکی ئارایشتکردن بوو، بڕیارم دا لە کاکی ڕۆژنامەخوێن بپرسم. چوومە لایەوە و گوتم، ببوورە، ئێرە حیساباتە ڕۆژنامەکەی هێنایە خوارەوە و سمێڵ بابڕ و عینەک لە چاو بە ئاشکرا لە تووڕەیدا دەلەرزی لێوەکانی لە ژێر سمێڵیەوە بزواند و قیژاندی مەگەر شوێری کابرا تابلۆی بەردەرگاکەت نەدیت دیتم بە قوربان ئالیەخان بۆ ئێرەی ناردم کارم بە کاک برایمە کاک برایم چوو بۆ هۆڵی کۆنفراس بڕۆ بۆ ئەوێ پرسیم هۆڵی کۆنفرانس لە کوێیە تزانم کابرا بڕۆ لە پرزگا بپرسە هاتمە دەرێ دوای ئەم و شەڕەشەقا تازە دەبێ بچم لە پەرزگا بپرسم واتە هەمان شوێن کە لە هەوڵەوە دەستم پێکرد بوو لە ڕاڕەوەکەدا تووشی پیرەمێردێک بووم داوای کۆمەکم لێ کرد پێکەنی وتی هێشتا لە هەوڵی ڕێگادای من سرم لە نێو ئەو دایرەدا شپی کرد و بە هیچ شوێنە نەگەیم چاکتر وایە بچیتە لای بەڕێوبەری گشتی دایرە و شکایەتی خۆتی بۆ بکەیت باکو کارێکت بۆ بکە ئەجینا یەک ڕاست چوومە بەر دەرگا و ژووری بەڕێوەبەری گشتی ویستم بچمە ژوورەوە یەکێک لە دواوە چاکەتەکەی گرتم توڕی دامە ئەو لاوە گوتی بۆ کوێ سرت داخستووە دەتەوێ بچیتە ژوورەوە دەمەوێ بچمە لای بەڕێوبەری گشتی یارۆ ڕادیوەکی بچووکی بەدەستەوە گرتبوو هەر بە دەقەوەکە گوێی لە من دەگرت گوتی بەماسانە ئەی ئێمە لێرەدا چکارین زانیم دەرگاوانی بەڕێوبەری گشتیە هەڵم دایەو گوتم ببورە ئاگام لێ نەبوو مۆڵەتم دە بچم خزمەت جەنابی بەڕێوبەری گشتی دەرگاوانەکە هەموو هەست و نستی لە لای رادیۆکە بوو گوێی لە تەراتێنی فۆتبال دەگرت هاواری کرد یاڵە گۆڵ بیکە بێ ناموس پف ئەوجا ڕووی کردە من و گوتی نەخێر مۆڵەتت نادەم بۆچی جەنابی بەڕێوبەری گشتی لێرە نییە دەتوانم چاوەڕوانی بکەم نە تا ئاخری دەوام تەشریف نایەنێ سبەی وەرەوە و لێرە دەبێ کەوتمە پاڕانەوە براکیان بە قوربانت بم کارەکەم پەلەیە وەختەکەم لە کیش دەچێت و بەدبەخت دەبم یارمەتیم بدە بەڵکو ئەوڕۆ دەگەمە خزمەتی دەتوانم لە کوێ بیبینم وەک بڵێ دڵی پێسووتان گوتی چۆتە ستۆدیۆی وەرزش کە سەیری تەراتێنی فۆتبال بکە بچۆ لەوێ بیدۆزەوە لە دایرە هاتمە دەرێ بە هەر زەحمەتێ بوو خۆم گەیاندە ستۆدیۆ، هێندە قەرەباڵغ بوو دەرزیت هەڵدابا بە عەردی نەدەکەوت. چۆن لەم قەرەباڵغییەدا جەنابی بەڕێوەبەری گشتی بدۆزمەوە؟ ئیدی خۆم بە نێو حەشاماتەکەدا کرد. پێی ئەولا و ئەولام دەشۆلا، جنێویان دەدامێ، دەڵەکیان دەدام، خۆم گەیاندە کەنار مێزی هەواڵنێرەکان. دڵنیا بووم کە ئەوان جەنابی بەڕێوەبەری گشتی دەناسن. گەنجێک سەرگەرمی نووسین بوو، لێی چوومە پێشەوە پرسیم، ئەرێ جەنابی بەڕێوەبەری گشتی لێرەیە؟ بە دەست ئیشارەتی بۆ ژوورێکی سەرەوەی خۆی کرد یەک ڕاست بە پلیکانەکاندا بەسەر کەوت پاسەوانێک لەبەر دەرگا وێستا بوو پرسی ها بۆ کوێ کارم بە جەنابی بەڕێوبەری گشتی هەیە هێندەیان دەڵەکەدا بووم چاکەتەکەم تیکە تیکە ببوو ئەگەر پشتێنم نەبایە پانتۆڵەکەم دەکەوت پاسەوانەکە قەدەرێ لە قەد و باڵام ورد بۆ گوتی کاری چیت هەیە ئەگەر بمگوتبا ژمارەی فایلم دەوێ محقق لەو بانەوە دەیخستمە خوارەوە خۆم جیف کردەوە گوتم مەسەلەیەکی گرینگە نهێنییە و دەبێ بە خۆی بڵێم پاسەوانەکە باوڕی کرد دەرگاکەی کردەوە و چۆ ژوورەوە تا مۆڵەت وەربگرێ منیش لە دوی ئەوەوە خۆم بە ژووریدا کرد زەلامێک لە پشت مێزێکەوە دانیشت بوو تەلەفۆنی دەکرد پاسەوانەکە تەمەنایەکی ئاسکەریانەی کرد و گوتی قسەیەکی نهێنی هەیە من پشتێنەکەم بە دەستم گرت و سڵاوم کرد بەڕێوبەری گشتی پرسی چییە؟ حکایەتی فیلەکەم لە نوکەوە بۆ گێڕاوە گوتم قوربان دوو دانە ساڵە من بە دوای ئەم فیلەدا غار دەدەم بەڕێوبەری گشتی کە لە تووڕەیدا دین بوو ئەمری بە پاسەوانەکە کرد بیکە دەرەوە پاسەوانەکە قۆڵی گرتم دەیویست لە ژوورەکە وە دەرمنێ بەڵام من ئامادە نەبووم هەروە بە ئاسانی ئەم هەلە لە کیس خۆم بدەم دەستم بە هاوار و فریاد کرد ئەمە چ وەزعێکە ئەمە چە وڵاتێکە منی بێچارە دوودانە ساڵە سەرگەردانی نێو دایرەکانم ئێوەش سەیری تەراتێنی فۆتبال دەکەن من هاوارم دەکرد سەرۆک جوێنی دەدا پاسەوانەکەش مەرخێش مەرخێش دەیویست بم کاتە دەرەوە کەسمان هۆشمان لای ئەو نەبوو کە مایکرفۆنەکە وازە و دەنگمان لە بڵندگۆ گەورەکانەوە دەچێتە نێو هۆڵەکە و تەماشاکەران گوێیان لێ دەبێت لە لەحزەیەکدا کۆنتڕۆڵ و زەبت و ڕەبتی هۆڵەکە خرۆشا. حەشامەتەکە وەکو شارە مێروولە هەڕەیان کردە ژوورەکەی بەڕێوەبەرە و بوو بە شاور لێدان. بوو بەو ڕۆژەی قەرەوەیسی تێدا کوژرا. بوو بە فەرتەنەیەک هەر مەپرسە. بەندییەکانیش تێکڕا گوتیان هەر مەپرسە! زیندە لەسەری ڕۆی. چەند پۆلیسێک هاتنە ژوورەوە کە بۆ شێتخانەم ببەن. زۆرم پێدا گرت وەلێ بێ سوود بوو پاسەوانەکان شلکوتی عەمریان کردم بە نیوە مردوێتی بۆ شێتخانەیان بردم شێتخانەی چی لەوێ قوڕەکەی هێندەی تر خەستتر بۆوە بۆ ئەوەی ڕزگار بم بەسەرهاتی خۆم مردنەکەمم بۆ دکتۆرەکان جێڕایەوە ئەوانیش بە گومانی ئەوەی کە بەڕاستی دینم ئەمریاندا کە بم خەنە ژوورێکی تەنیاوە بەڵێ گەلی براینا، ئەمە نمونەیەکی ڕاستەقینەی یاسا و دادی وڵاتی ئێمەیە. هەر کەسێک قسەی ڕاست و ماقوڵ بکا شێتە و دەبێ ببرێ بۆ شێتخانە. منی بێچارە کە دەمویست بچمە قوتابخانە دەیانگوت مردووی. کە کاتی سەربازیم هات گوتیان زیندووی. بۆ دانەوەی قەرزەکانی بابم زیندوو بووم. بۆ وەرگرتنی بەشە میراتەکەم مردمەوە. کە داوای ناسنامە دەکەم دەڵێن تۆ مردگی. کە دێمەوە و مافی خۆم وەربگرم دەمخەنە شێتخانەوە. مامورە بستە باڵاکە فوی بە شاورەکەیدا کرد کاتی نووسنی ڕاگەیان بەندەکان خزانە ژێر جێگاکانیانەوە و پاش ماوەی حکایەتەکە بۆ سبەی شەوێ مایەوە.